گوێگرانی ئازیز شەیدایانی دنیای کتێب سلااوان لێبێ خۆشحاڵین ئەم شەویش لە بەشی هەفتا و نوێی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون هاوڕێ بن لەگەڵمان. هەژاری موکریانی لە گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆی و نووسینەوەی سرگوزشتەکانی ژیانیدا بەردەوامە و لەوێدا کە لەگەڵ ستافی نووسین لە ڕۆژنامەی خەباتدا کاری کردووە بۆمان دەنووسێ لە مەقالێکی خەباتدا نووسی بووم درۆکانی دەوڵەت وەک ئەوە وایە کە گوتوویە حەسەن و حوسێن دوو کچی مەعاویە بوون پەنجا ژمارەیەک لە چاپ درابوو کە دیتم جا وەرە سەفەر حاڵی کە و لە سەر ڕا حروف چینی غەڵەت بکەوە. دوو سەربازی عەرەبی ئەسیری زۆزکیان بۆ هێناین کە خزمەتی بنکەیان پێ بکەین یەکیان سەید عەلی خەڵکی حیللە و ماسیگر بوو شیعە بوو یەکیان حەمەد خەڵکی لای دیوانیە سوننی بوو و فەلاحیش بوو کە هاتن زەرد و زەعیف و لاواز لووتت گرتبان گیانیان دەردەچوو، زۆر زوو لای ئێمە قەڵەو بوونەوە و زۆر وەکەیف هاتن، تەلیسێکی پڕم تووتن دەگەڵ پەڕە جغارە لای حەمەد دانا، هەر دووعای بە خێری دەکرد، دەیگوت. ئای تێر تووتن بووم، خوا ڕاوەستاوت کا! زۆرمان خۆش دەویستن، حەمەد زۆر گێژۆکە بوو، دوو ئیستیکان چای بهێنایە بە سەلامەت نەدەگەیشتن، وتمان تۆ کە وەرزێر بووی، بێستانمان بۆ بکە. باوەڕکە بێستانێکی نموونەیی بۆ ساز کردین. ڕۆژێک چووبووینە ڕاوەماسی، زۆرمان ماسی گرت، بەڵام چکۆڵە بوون، برژانمانن. ئێمە دەگەڕاین دڕ و بژێری بکەین. سەید عەلی کە کۆنە ماسیگر بوو، قاقا پێمان پێدەکەنی کە ئێوە فێر نەبوون ماسی بخۆن. دیار بوو ئەویش هونەرێک بوو. هەر کلکی ماسییە گرت و بە ددان دایدەماڵی. قەت دڕوویەکی دەگەرووی نەگیرا. بەڵام ئێستاش فێری فێڵەکەی نەبووین. عەبدولحوسێن فەیلی، پیاوێکی کورتەباڵای لاوازی زۆر زیت و زیرەک، لە بەغدا لە نزیک مەدرەسەی موستەنسریەی قەدیم، دوکانێکی خەیاتی و جل و فەڕش فرۆشی هەبوو. کوردێکی زۆر موخڵیس بوو، بەتایبەتی دەگەڵ ئەحمەد تۆفیق و من. تا لە بەغدا بوو، زۆر ساز و تەیار بوو. بە تۆمەتی تیرۆری بەدرەدین عەلی ئەستانداری هەولێر، ئەویش تێوە درابوو پاش حەپس و جەزرە بەدانی زۆر بەردرابوو هاتبووە ناو شۆڕش و ماوەیەکی زۆر لە لای سولەیمانی کرابووە ئەمینداری دەغڵودان و داهاتی پێشمەرگە دیار بجارێک بە سەفرێک نردرابوو لەم بینەدا دزی زۆریان لێکردبوو هاتە لێوژە کە بچێ دادی خۆی لە مەکتب سیاسی بکە مەجیدە منداڵەکەی دەگەڵ بوو وتی ئەوە منداڵە و زۆریش جوان و بەرچاوە زۆر دوور لە پشتی گوند منداڵی جەوهەر هیرانیم دیتن لە بن بەردێکی گەورەدا بوون، وتم، کاک جەوهەر بن ئەو بەردە هیلاکە، ئەگەر خوا نەکا تەیارە لێی بدا، هەر بە تڵیشە بەرد منداڵەکانت بەرەکەون، با لە ناو هۆ و مێرگە لە بن ئەو دارە گەورەیە بن، کە ئەگەر بۆمبا وەک مێرگ کەوێ ناتەقێتەوە و بشتەقێ پڕیشکی زۆر لێ بڵاو نابن. نوێژی شێوان کە لە مەلە گەڕاینەوە هەموو ماڵی دێ باریان لێناوە و ڕۆ بە کوێستان دەچن وتم بەو شەوە بۆ کوێ وتیان ئای خۆت بە جەوهرت نەوتووە ئەم شەو بۆم بارانتان دەکەن خۆتان ڕزگارکەن وتم نەم گوتووە و خوا ڕووی درۆزن و زمان هەڵە ڕەشکە لە گوندی لێوژە گیانێکم بە پلەی دایکی سەرگرد یوسف میران بوو کە بنکەی کوڕەکەی لە ئێمە نزیک و لەو بەری دۆڵێک بوو پلە یانی پورێ ئەو ژنە لێم ڕوونە لە هەموو شێخ و مەشایەخی گەورەش ساڵحتر و لە هەموو کەس بە ڕوحمتر و لە هەموو مەردازایان مەرد تر بوو خاڵە خەمە بوو جارێک لە هەولێر دکتۆرێک ڕۆژێک سەری چوار نەخۆشان دەدا لە هەمووان پلەی لە بن سەری نەخۆش دەبینێ کە میوەی بۆ هێناوە و دڵداری دەداتەوە دکتۆر گوشیەکەی فڕێ ئەدا دەڵێ پلە ئەگەر تۆ دکتۆری من چ کارم؟ وەختە بڵێ منی بەقەد تاقانەکەی خۆی خۆش دەویست هەر چێشتێکی خۆشی لێنابا دەیناردە دوام کە دەچوومە ماڵ جێگەیەکی نووستن ڕاخراوە دەمگو پلە ئەوە چییە؟ دەیگوت قەلەندەر دەتناسم هەر نانت خوارد خەو بەلاتا دەباتەوە نان بخۆ و بنوو. ڕۆژێک پێش نیوەڕۆ لە ماڵی پلە بووم کاک یوسفی کوڕی لە ماڵ نەبوو تەیارە هات پێشمەرگەکان کە جێگەیان ڕوتەن و پێش ماڵان بوو هەڵاتن خۆ بشارنەوە پلە دەرپەڕی وتی هەیداوە شێن تفەنگەکان و بدەن بە من ئێوە بۆ پیاو نابن لە خەجاڵەتیان گەڕانەوە و کردیانە تەقە لە تەیارە کەم پێشمەرگە هەبوو ناوی پلە نەزانێ و بە حرمەتەوە باسی نەکە تەنانەت کوڕەکەی خۆشی وەک هەموو پێشمەرگەیەک پێی دەوت پلە، من کە هەمیشە و ئێستاش لە خۆ شووشتن بە سابوون و ئاوی گەرم زۆر تەمبەڵم، ڕۆژێک پلە کە دەعوەتی کردبووم هەڵیپێچام، ئاو گەرم کراوە دەبێ خۆت بشۆی، چاری ناچار پاش قیڕە و هەرای زۆر چوومە ژوورێک، تەنەکە ئاوێک لەسەر ئاگر و بەردێکی بۆ شۆرکە لێ بوو، پێم لە بەردەکە نا، تەنەکە ئاو وەرگەڕا ناو ئاگر، بە وشکی جلم دەبەر کردەوە و هاتمەوە وتم، باش خۆم شوشت هەر دەیگوت بە قەستەن وات کردووە. هەباسی مامەنداغا و شێخ لەتیفی شێخ مەحموود هاتنە لێوژە و میوانی جەواداغا بوون، شەو چوومە لایەن هەباساغا وتی دەبێ دەعوەتێکمان بکەی، دوو گیسکم کڕی و دەعوەتم کردن، مەجلیسێکی گەورە بوو قسەکرا و بەڵێ قوربان دەوترا. سەرم بردە بن گوێی هەباساغا، وتم، کاکە ئێوە پیاوە گەورەکان لە ناو ڕەعیەت و ژێردەستاندا هەر قسە دەهاوێن، سوعبەتی زۆر ئەکەن، ئەوانە زۆر زیرەکن، هەرچەند لە ترسان بەڵێ قوربانتان بۆ دەڵێن کە دیار نەبوون لیستان لێ خوار دەکەنەوە بەبێ ئابڕوتان نەزانن تۆزێ ئاگاتان لە خۆ بێ سوعبەت کەم بکەن هەباساغا لە پێکەنین شین بووەوە وتی، یەقین ڕاست دەکەی بەڵام شوکور شێخ لەتیف لە من سوعبەت چی ترە و سوعبەتی زیاتر دەکا لەوەتا دەگەڵ ئێران نێوان خۆش بوو بوو حاڵی ئێمەی ئێرانیەکان کەوتبووە خەتەرەوە دەوڵەت داوای دەکرد کە ئێمە تەسلیم کەنەوە حیزبیش حاشای دەکرد کە ئەوانە لای من نین. خولاسە وەک چاوێشەدار لێمان دەگەڕان، بە تایبەتی داوای ئەحمەد تۆفیقیان لێ دەکردن کە ڕەئیسی حیزبی دیموکراتی کوردستانی ئێرانە و هەمیشە پێشمەرگەی بەردەستی ئەو دەچنە ئێران و تەقە لە سەرباز و پۆلیس ئەکەن و کەڵەگایی لە ئێران دەکەن. دەبێ هەر بماندەنەوە، کە یەکجار زۆریان زۆری هێنابوو. ناچار ئەحمەدیان بەڕێ کرد بۆ سنووری تورکیە لە گوندی کانیماسی لە بەرواری باڵا بمێنێتەوە و لەسەری سنوور ئێران دوورکەوێتەوە کە وەک دەڵێن نە شیش بسووتێ و نە کەباب. ئەحمەد هەرچەند بەو دوورخستنەوەیە لە چالاکی و حیزبایەتی دژی ئێرانی داگیرکەری کوردستان دەکەوت، ناچار ملی دا و دەگەڵ چەند هاوەڵێکی ئێرانی باری کرد و لێم دوورکەوتەوە. ئەحمەد بەڕاستی شیری میسری بوو. دەکالا نەدەوەستا، بەڵام چ دەکەی؟ ئەگەر لێکیش دوورکەوتبووینەوە، نامەی دۆستانەمان بۆ یەکتر دەنارد و لە بەرامبەر دەردە دڵییەکانی دڵداریم دەداوە کە سەبر بکە، بەڵکو ئەوە خوایە ئەم گیروگرفتە بەسەر بچێ و بە خۆشی تووشی یەکتر بینەوە. لەو سنوورە دوورەش کە دەستی لە ئێران کۆتا کرابوو، لە کاروباری بەفایدە نەوێستابوو. سەرەڕای دەرس بە پێشمەرگە وتن و سەواد فێرکردنیان، دوو باغی بەجێماو لە جاشانی زیندوو کردبووەوە. ڕاستی باغدارێکی زۆر بە سەلیقەش بوو کە من نەمدەزانی. چەند جارێک سێو و میوەی باغەکەی بۆ ناردم، دەبوو هەر بێیە سەیریان. کوردێکی سابڵاغی بە ناوی سەدیق ئەنجێری ماوەیەک بوو لە تارانەوە هاتبووە دەربەند لە باڵەکایەتی هەواڵجار لە شاری قەڵات زەم دیت دوایی لە دەربەند چەند جارێکم دیت تاریفی خوێندەواری و زاناییان دەکرد پیاوێکی هێدی و هێمن و لەسەرخۆ لەو سەردەمانەدا کە ئەحمد دوورخرابووەوە بۆ سنووری تورکیا و ئێمە لە لێوژە بووین ڕۆژێک دەگەڵ سعید ناوێک کە بە چاوێک بوو بوونە میوانی بنکەکەمان پازدە ڕۆژمانەوە ڕۆژانە خۆی و سعید دەچوونە دەری دێ بۆ جەمی نیوەڕۆ و شەو دەهاتنەوە و تەواو هۆگری سەدیق بووبووین چەند جارێک لە مەکتتەبی سیاسیەوە کە زۆرمان لێ نزیک بوو خەبەریان داینێک کە ئێرانی ناوی ئەویان پرسیوە با لەو نزیکە نەمێنێ سامی و من حاشامان کرد و جوابمان نەدانەوە ڕۆژێک دەبواە دوو ڕۆژنامە نووس و فیلم بەرداری ئەلمانی بێنە لامان لە لێوژە جارێکیان بە سەدیقیان وت ئەمڕۆ مەچ ناو سەکۆی ناودارانە کە هەموو ڕۆژ لەوێ دانیشن چونکە نازانین کێ دەگەڵ ئەو ئالمانیانە دێ لەوانەیە جاسوسی ئێرانی ڕەگەڵیان کەوتبێ سەدیق لەو قسە ناڕەحەت بوو وتی ئیتر ئەو ڕۆی نەبوو نەهاتەوە و بێ سەر و شوێن بوو، کەس خەبەری نەزانی. سدیق زۆر جار سەفەری دەکرد و بە هاوەڵانی خۆی نەدەگوت بۆ کوێ ئەچم، هەموو کەسێ کە دەیناسی لای وا بوو عەقڵی بڕیوێ چووەتە ئێران و تاران بۆ لای هاوەڵانی توودەی خۆی. پاش ماوەیەکی زۆر باوکی سدیق لە قەسرێ هاتە لای مەلا مستەفا، باسی کوڕەکەی کرد کە لەم ناوە شرت و گووم کراوە. بارزانی فەرمووی، هیچ وەخت کوڕی تۆم نەدیوە و ناشزانم کێ دەڵێی تاقیق دەکەم تۆش بپرسە بەڵکو شتێکی لە چارەنووسی بزانی ئێستاش کەس نەیزانی سدیق ئەنجیری چی بەسەرهات. لە پاش ڕۆیشتنی ئەحمەد تەوفیق بۆ سنووری تورکیا، سولەیمان موعینی خۆی کردە جێنشینی لە حیزبی دیموکراتی کوردستانی ئێران، ڕەنگە ئەوانی زۆری دەگەڵ ژیاون چاتری بناسن، دەمبیستەوە کە موعینی و هاوەڵانی پێشمەرگەی دەچنەوە ئێران و چالاکی دەنوێنن، موعینی برایەکی لە خۆی بچووکتری هەبوو بە ناوی عەبدوڵڵا کوڕی پەسەند و ڕەند ئەو بوو بەڕاستی زۆر پیاوێکی بەقیمەت بوو کە بەداخەوە لە نێو گەورەکان دەگەڵ مینەشەم کە ئەویش ماڵم هەقە پاڵەوانێک بوو شەهید کرا بنکەی موعینی و پێشمەرگەی هاواڵی لە سونێ بوو پاشان هاتبوونە دۆڵە ڕەقە یەک لەوانەی هەواڵی موعینی و شەریف زادە بوو کوڕێکی حقوقی بەناوی حەمەدەمین سیراجی بوو کە زۆر کۆمونیستێکی تودەی دوو ئاتەشە بوو پیاوێکی زۆر زیرەک و قسەزان و لەبلەبان و زمان لووس بوو، بەداخەوە هەرچەندی کردم نەمتوانی بەدڵ خۆشم بوێ، نازانم بۆچی؟ دیارە من ئەحمەق بووم و دوای هەستی ئەحمەقانی خۆم کەوتووم، دەنا هەرچی دەمدی تاریفی ئەکرد، یان پێم وایە بۆیە نامۆیم لێ ئەکرد کە من لەو کۆمۆنیستییە تەکی بوومەوە کە ئەو بڕوای پێی بوو. مەلا ئاوارە ناوێکم لەو برادەرانە دیت، زۆرم کەیف گرتی، بیری یەکجار تیژ بوو زۆربەی شیعری من و یەکجار زۆر شیعری کوردی لەبەر بوو کە قسەی دەکرد دڵسۆزی بۆ کورد و کوردستان لە قسەکانی دەباری و زۆریان کار لە دڵی گوێگر دەگرت. لە قەڵاتی باڵەییان بووین مونتەقیمی قازی کە لە پێشیشدا دەمناسی و برادەر بووین هات وتی، دەچمەوە لای مەهاباد هاوەڵان دەبینم کارێکت نییە ڕامسپێری؟ گوتم، کە لە نوختەی سنووری شۆڕش لێیان پرسیوە وتویە ناوم عەبدوڵڵایە و ناسیویانە کە مونتەقیمە سالاری حیدەری کە هاتبووەوە و زانی بووی مونتەقیم گیراوە چوو بووە گەڵاڵە وتبووی منیش بگرن کە دەگەڵ مونتەقیم لە هەولێر بووم وتبوویان کارمان بە تۆ نییە کە تۆ ئاگات لە کاری مونتەقیم نەبووە بیستمەوە کە مونتەقیم دراوەتەوە بە ئێران و لەوێ حەبس کراوە ڕۆژێک لە گەڵاڵە بووم پیرەژنێک هاتە لام گریا وتی کوڕەکەم سەید گیراوە لەسەر ئەوە کە دەڵێن ئێرانیە تکام بۆ کرد بەریاندا سید چوو بوو چەند کەسێکی ڕەگەڵ خۆی خستە بوو وتبووی مام هەژار دەڵێ بچنە ئێران چەتەی لە عجەمان بکە چەند تەقەیەکیان کردبوو پۆلیسێکیان کوشتە بوو هەڵاتبوونەوە ناوچیای قەندیل کە بە هیچ جۆر ئاگاشم لێ نەبوو پیرەپیاوێک بە ناوی حەسەن حوتەوانە لاجانی زۆر ساڵ بوو پێشمەرگە بوو دە ئێوارێدا هاتەلام کە عومەری کوڕی تازە لاوێکە و دەگەڵ ئەو نۆ کەسە گیراوانەیە زۆرم بەزەیی پێداهاتەوە چوومە تکای ئەو کوڕە شەو بەریان دابوو وتبوویان هەڵاتووە عمر کە لە مردن ڕزگارم کردبوو زۆر جار دەهاتە لام و دەردی دڵی خۆی دەکرد جارێک دەگەڵ فایق معینی چوونەتە سەر ڕێگای نێوان سەردەشت و خانی وتی کاروانێکی کامیۆنی سەربازان کە چاردە کامیۆنی بەرخراو بوو هەریەکەی سێیان چوار پاسەوانی لەسەر بوو بە جەمهێشتووە و هاتوومەوە. کوڕێکی تری ئەم مام حەسەنە، برایم، لە پشت شێلم جاڕانی لاجان کوژرا. ئەو عومەرەش لە شەڕی دۆڵی خدراویی دیموکراتی ئێران کە دەگەڵ دەوڵەتی خومەینی کرا، بە تەیارە کوژرا. ئازیزان و خۆشەویستان لێرەدا بەم شێوەیە دێنە کۆتایی بەشی هەفتا و نۆی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا شەوێکی تر و لە خوێندنەوەی بەشێکی تری ئەم کتێبەدا پێتان دەگەینەوە شەوتان ئارام و شادومان و بەختەوەربژین.